چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گروی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە لە چەند ساڵێکدا، چەند ساڵێکی داهاتوو، نێوان سێ تا نۆ ساڵ، هەموو کار و فرمانێک تەنها بە دەست خودایە، لەوەو پێش و لەوەو دواییش لە هەموو کات و شوێنێک. جا ئەو ڕۆژە ئیمانداران خۆشحاڵ و شاد دەبن بە سەرکەوتنی خودا کە بەخشی بە ئیمانداران و بە ڕۆمەکان. هەر کەسێک یا هەر دەستەیەک ئەو زاتە بیەوێت سەری دەخات، هەر ئەو خودایەش خاوەنی دەسەڵاتی بێسنوورە و زۆریش درۆڤان و میهرەبانە. واتە دەیان چێڵا بۆ کشتوکاڵ و کانزایان لێ دەردەهێنا و ئاوەدانیان کرد بۆوە زیاتر لەمان پێغەمبەرەکانیشیان کاتی خۆی بەڵگەی زۆر و ئاشکرایان بۆ هێنان بەڵام بێسوود بوو زۆر بەیان بڕوایان نەکرد جاوە نەبێت خدا ستەمی لێکردبن بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان دەکرد وکانوا بشرکائهم کافرین کەسیان دەست نەکەوت لەوانەی بە شەریک و هاوەڵیان دەزانی تا تکایان بۆ بکات و فریایان بکەوێت ئەوساییتر بەناچاری بێ باوەڕ دەبن بە شەریک و هاوەڵ کە لە دنیادا پشتیان پێدەبەستن و هانا و هاواریان بۆ دەبردن کاتی خۆی بەڵگە و نیشانەکانی ئێمەیان بە درۆ دەزانی و بڕوایان بە گەیشتنی قیامەت و زیندووبوونەوە نەبوو ئەوانە ئامادەن لە ناو سزایەکی سەخت و دۆزەخێکی پڕ ئەشکەنجە و ئازاردا فسبحان الله حين تمسون وحين تصبحون کەواتە پاکی و بێگەردی و ستایش بۆ خودا کاتێک کە ئێوارە و بەیانی دەکەنەوە. وله الحمد فی السماوات والارض وعشیا وحین تظهرون شوکر و سوپاسگوزاری هەر شایستەی زاتی خودایە لە ئاسمانەکان و زەویدا، لە کاتی عیشا و تاریکیدا، هەروەها کاتێک کە نیوەڕۆ دەکەنەوە. یخرج الحی من المیت ویخرج المیت من الحی ویحیی الارض بعد موتها وکذلک تخرجون ئەو خودایە زیندوو لە مردوو دەردەهێنێت، لە ماددە بێ گیانەکان زیندەوەران دروست دەکات، مردووش لە زیندوو دەردەهێنێت، ژیان و مردن بەردەوامە و تێکهەڵچێکی یەکن. زەوی دوای مردنی زیندوو دەکاتەوە، زەوی لە وەرزی پایز و زستاندا جۆرە مردنێکی بەسەردا دێت، لە وەرزی بەهار و هاویندا جۆرە زیندووبوونەوەیەکی تێدا ئاشکرایە، جا هەر ئا بەو شێوەیە ئێوەش لە گۆڕەکان دەردەهێنرێنەوە. لەوە دەچێت وەکو زۆربەی زانایان دەفەرموون، زیندووبوونەوەی دووەم جار وێنەی ڕوەک لەم خاکە سەر دەربهێنین. یەکێک لە نیشانە و بەڵگەکانی تری ئەوەیە کە هەر لە خۆتان هاوسەری بۆ دروست کردوون بۆ ئەوەی ئارام بگرن لە لایدا و لە نێوانتاندا خۆشەویستی و سۆز و میهرەبانی فەراهەم هێناوە بەڕاستی ئالە و دیاردانەدا نیشانە و بەڵگە هەیە بۆ کەسانێک بیر دەکەنەوە و تێدەفکرن. و جیاوازی زمان و ڕەنگتانە دەنگی هیچ کەس لە کەسی تر ناکات سەرڕای سەدەها جۆر زمان کە جۆری قسەکردن و داڕشتنی هەرگەلێک تایبەتمەندی خۆی هەیە جگە لە هەزاران شێواز کە لەو زمانە سەرەکیانە دەبێتەوە بەڕاستی ئا لەو دیاردەیەشدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ زانایان و شارەزایان یەکێکی تر لە نیشانە و بەڵگەکانی خەوتنتانە لە شەو و ڕۆژدا ئەڵبەتە خەو دیاردەیەکی سەرنجڕاکێشە و جێگەی وردبوونەوە و تێڕامانە لە کاتی بێداریشدا هەوڵ و کۆششتانە بۆ بەهرە وەرگتن لە بەخششەکانی خوددا جا بەڕاستی ئالە و دیاردەیەشدا هەروەها لە بەڵگە و نیشانەکانی تری ئەوەیە کە هەورە بروسکەتان نیشان دەدات کە ترسی لێ دەکرێت و ئومێد بەخشیشە، ترس لە دەنگ و ڕووناکی بەهێزی، ترس لەوەی ببێتە مایەی تەرزە و لافاو، هەروەها بە ئومێدی فەڕ و بەرەکەت لە ئاسمانەوە باران دەبارێنێت، زەوی پێ زیندوو دەکاتەوە دوای ئەوەی کە مردبوو، ڕووەک و گژ و گیاکان وشک بوون. هەرەوزاتر لە سەرەتاوە بەدیهێنراوەکان بەدی دەهێنێت، پاشان بە جۆرێکی تر دروستیان دەکاتەوە، ئەو کارەش بۆ خودا ئاسانە، نموونەی بەرز و وەسفی بڵند هەر شایستەی ئەو زاتەیە لە ئاسمانەکان و زەویدا، هەر ئەویش زاتێکی باڵادەست و دانایە. کذلک نفصل الآیات لقوم یعقلون هەر لە خۆتان نمونەی بۆ هێناونەتەوە کە چەندە بڕیاردانی هاوڵ و شەریک بۆ خوددا نادروست و نابەجێە ئایا ئێوە ڕازین بەندە و بەردەستەکانتان ببنە هاوبەشتان و لەو ماڵ و سامانەی پێمانداون شەریک بن و وەک یەک سوودی لێوەربگرن و دەستی تێبخەن و لەیان بترسن و حسابیان بۆ بکەن؟ نەخێر ئەوانە ژیر نابن بەڵکو ئەوانەی ستەمیان کردووە شوێنی ئارەزووی خۆیان دەکەون دوور لە هەموو بنەمایەکی زانستی و زانیاری جایتر چێ دەتوانێت ڕێنموویە و کەسانە بکات خدا گومڕای کردوون ئەڵبەتە خۆیان ڕێگەی گومڕاییان هەڵبژاردووە خدای گەورەش بە زۆر هیدایەتی کەس نادات کەسیش نییە پشتیوان و یارمەتی دەریان بێت لە سزای سەخت بیان پارێزێت لەوانەی کە ئاینەکەیان بەش بەش کردووە و بوونەتە چەندەها گرۆ و دەستە بڕوایان بە هەندێکی هەیە و بڕوایان بە هەندێکی نییە و کوێرانە شوێن ڕابەرەکەیان دەکەون هەر گرۆ و پارتێکیش دڵخۆشن بە بەرنامە و نەخشە و پلانی خۆیان وا دەزانن چاکترین ڕێبازیان گرتۆتە بەر وئیدا مەسەنناسەضڕون دەعوا ڕبهم منیبینە ئیلەیه ثم اذا اذاقهم منه رحمة اذا فريق منهم بربهم يشركون کاتێک تنگانە و ناخۆشی تووشی خەڵکی دەبێت هانا و هاوار بۆ پەروەردگاریان دەبەن و هەر لەو دەپاڕێنەوە پاشان کە ناخۆشی و تنگانەکە نەما و خوددا دەروی ڕەحمەت و مهرەبانی خۆی لێکردنەوە یەکسەر دەستەیەکیان هاوڵ بۆ پەروەردگاریان بڕیار دەدەن کاتێکیش ڕەحمەتێک بە خەڵکی بچێژین ئەوا لە خۆیان بایی دەبن زۆربیان دینداری فەرامۆش دەکەن خۆگەر بەڵاو ناخۆشیەکی شان توش بێت لە سەرنجامی کار و کردەوە و دەست پێشخەری خۆیاندا دەست بەجێ نائومێد دەبن لە ڕەحمەتی خوددا ئەوەلم یڕە و ئەن اللهە بسوڕ زیز قالی مەشە وەقدر ان فی ذلک لآیات لقوم یؤمنون ئایا ئەوانە سەرنجیان نەداوە کە بەڕاستی خدا ڕسق و ڕۆزی و سامان فراوان دەکات بۆ هەر کەس کە بیەوێت یاخود دەیگرێتەوە و کەمی دەکاتەوە بێگومان ئالە و حاڵەتانەشدا بەڵگەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی کە باوەڕدەهێنن. هەروەها مافی هەژاران و ڕێبوارانیش فەرامۆش مەکە، ئەو ڕەفتارانە چاکتر و پەسندترە بۆ ئەو کەسانەی کە مەبەستیان ڕەزامەندی خودایە، بێگومان هەر ئەوانەش سەرفراز و سەرکەوتوون. وما آتیتم من ربا لیربو فی اموال الناس فلا یربو عند اللە، ئەوەشی بە زەکات داوتانە و مەبەستتان ڕەزامەندی خودایە، ئا ئەو جۆرە کەسانە پاداشتیان چەند بەرامبەر کردۆتەوە. اللە الذی خلقکم ثم رزقکم ثم یمیتکم ثم یحییکم تاوان و خراپەت دەرکەوتووە و هەموو سەر زەوی و دەریاکانیشی گرتۆتەوە بەهۆی ئەو تاوان و گوناهانەوە کە خەڵکی دەستیان داوەتێ سەرنجام دەبێت تاڵاوی هەندێک لە کردەوەکانیان بچێژن کە بەرپابوونی جەنگ و کارەساتە سروشتەکانە بۆ ئەوەی بگەڕێنەوە بۆ ڕێبازی پاچی و خوداناسی ئەوە ڕێگە بۆ خۆیان خۆش دەکەن بەرەو بەهەشت. لیجزی الذین آمنوا وعملوا الصالحات من فضله انه لا يحب الكافرین. تا خدا زۆر بە زیادەوە پاداشتی ئەوانە بداتەوە کە ئیمانیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەڕاستی ئەو زاتە کافرانی خۆش ناوێت. لە بەڵگە و نیشانەکانی گەورەیی پەروەردگار ئەوەیە چەندەها جۆر با دەنێرێت وەک مژدە بەخشێک لە کاتێکدا کە هەڵگری هەور و هەڵمی ئاوە تا ڕەحمەت و مێهرەبانی خۆیتان پێ بچێژێت تا کەشتێکان بە دەریادا بە فەرمانی ئەو هات و چۆ بکەن و تا لە بەخششەکانی بەهرەوەر ببن بۆ ئەوەش سپاسگوزاری بکەن. سوێند بە خودا بەڕاستی پێش تۆ ئەی محەممەد پێغەمبەرانێکمان ڕەوانە کردووە بۆ سەر هۆز و گەلەکانیان بەڵگە و نیشانەی زۆریان بۆ هێنان بەڵام زۆریان باوەڕیان نەهێنا بۆیە ئێمەش تۆڵەمان چەند لەوانەی کە تاوانیان کرد ئەوسایی تر سەرخستنی ئیمانداران بە ئەرچی سەرشانی خۆمانزانی و سەرکەوتنمان پێبەخشین جا ئیتر سەرنج بدە و تەماشای چەندەها ئاسەواری ڕەحمەتی خودا بکە کە چۆن زەوی زیندوو دەکاتەوە دوای مردنی بێگومان ئەو زاتەی کە ئەو کارانە ئەنجام دەدات مردووان زیندوو دەکاتەوە و هەر ئەو زاتە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە مردوانیش وەک ڕوەک لە کاتی خۆیدا لە زەوی دەردەهێنێتەوە بۆ لێپرسینەوە فهذا یوم البعث ولکنکم کنتم لا تعلمون لە ڕۆژی قیامەتدا کە تاوانباران سەریان لێشێواوە و سوێندی درۆ دەخۆن ئەوانەی زانیاری و ئیمانیان پێبەخشرا بوو دەڵێن سوێن بە خوددا بێگومان ئێوە بەڕاددەی ئەوەی خوددا بڕیاری لەسەر بووە ماونەتەوە لە دنیادا و لە جیهانی بەرزەخیشدا جا لەو ڕۆژەدا تکا و پاڕانەوە و بڕ و بیانووی ئەوانەی ستەمیان کردووە هیچ سوودێکی نییە بۆیان بە هیچ شێوەیەک خودا لێیان ڕازی نابێت و ئەوانەش داوای لابردنی ڕق و قینی خدایان لێ ناکرێت بەهۆی تەوبەوە خۆیان ڕزگار بکەن وەلەقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل جا ئەی محەممەد، ئەی ئیماندار، دان بە خۆدا بگرە و ئارام بگرە، چونکە بێگومان وەعد و بەڵێنی خودا حەق و ڕاستە هەر دێتە دی، ئەوانەشی کە باوەڕیان نییە بێ ئارامت نەکەن و ساردت نەکەنەوە.